کاسێتی نۆیەم، دیوی یەکەم، کە دواتر زانیم پەیمانێکی خوشک و برایەتیان لەگەڵ سەریاسی مەزندا مۆر کردووە، پەیمانێ لە جۆری پەیمانەکانی دڵداری، ئەوە بوو مایەی تێکچوونی تەواوەتی پەیوەندی من و سەریاسی یەکەم. شەوێک لە کوچەیەکی خاڵیدا وەخت بوو تەقەی لێ بکەم. من بڕیارم دابوو تەقەی لێ بکەم. پێم گوت، تۆ خیانەتت لەو پەیمانەی ئێمە کرد. تۆ میزت کرد بەو پەیمانەدا. من دەتکوژم تۆ لە جیاتی ئەوەی تۆڵەیان لێ بکەیتەوە کردووتن بە خوشکی خۆت چوار دەخۆرێکی تازەم پێ بوو دەمانچەکەم دەرێنا و گوتم دەتکوژم تۆ زیادیت تۆ هیچ نیت من شەڕم لەگەڵ من شەڕت لەگەڵ دەکەم کە منیش ناوم سریاسە ئەو دوو کچە سووک و سەلیمیان کردویت بوویت بە فلیمی ئەم شارە بوویت بە فلیم تەواو یان تۆ بژی یان من یان تۆ تەقە لە من بکە یان من لە تۆی دەکەم لەبەر پلکەی قاپی ماڵێکدا دانیشت و بە ئارامی پاڵی دایەوە و گوتی، بمکوژە، سریاسی سبح دەم بمکوژە، ئا لێرەدا و ئا بەم جۆرە بمکوژە، من پاڵ دەدەمەوە و دەست بڵاو دەکەمەوە و تۆ بە یەک فیشەک بنێ بە نێو چاوانمەوە، یان بوەستە با بچین لەوێ لە ژێر دوامین هەناری دنیادا بمکوژە، لەوێ هیچ کەسێکیش ئاگای لێت نابێ. پڕ بەو شەوە پێدەکەنی و بە گاڵتەوە دەیگوت، بمکوژە! من و تۆ یەکێکمان زیادین، زیاد! ئا، دەی، بۆ نامکوژیت، ها؟ بۆ نامکوژیت؟ ئاه، ئەو کات منیش وامدەزانی جگە لە خۆمان هیچ سەریاسێکی دیکە لە جیهاندا نییە. بوەستە. بوەستە نامەوێت من هیچت بۆ بدرکێنم نەدیمی شازادە هەموو شتێک دەزانێ ئەو تەنها کەسێکە دەتوانێت یارمەتیت دە دەبێت ندیمی شازادە بدۆزیتەوە ئەو شوێرە بدۆزیتەوە کە نهێنەکان دەزانێت ئەو شەوە پێم گوت بمکوشە یان دەتکوشم بمکوشە یان دەتکوشم بمکوشە یان دەتکوشم من و ئەو یەکێکمان زیادە بووین ئێمە دەبایە هەرچیز یەکتری بدۆزینەوە من لەو دەترسام و ئەویش لە من من لە ناو جاش و دز و چەتە و پیاوانی حزبدا گەورە بووم ئەویش لە مناڵیشی زووەوە لەسەر مەرز و لە ناو قاچاخچی و لە ناو بازاردا گەورە ببوو خۆشترین کاتی ژیانی ئەو ماوەیە بوو کە لە مەیتەم ژیابوو، خۆشترین ساڵانی ژیانی منیش ئەو کاتە بوو کە هاوڕێی محەمەدی دڵشووشە بووم. ڕقم لە یەک نەبوو، نا وا مەزانە ڕقمان لە یەک بووە، ئێمە یەکترمان خۆش دەویست، هەندێ جار بە سەعات بەسەر شانی یەکتردا دەگریاین و شەریفی پەپوولە ژیری دەکردینەوە، بەڵام شەریفی پەپوولە ڕۆژێک ڕۆشت و ئیدی نەگەڕایەوە. دواجار لە دیمەشقەوە نامەیەکی بۆ ناردم باسی ژوورەکەی خۆی دەکا لە سەید زەینەب کە لەگەڵ کۆمەڵێ شیعەدا ئیدی دوای ئەو نامەیە هیچی لێ نازانم هەندێ دەڵێن لە ئۆکرانیاوەوە لە ئۆکرانیاوە کچی ڕووسی ئاودی ئەڵەمانیا دەکا هەندێکیش دەڵێن لە ئەفغانستان لە ئۆردوگایەکی ئەفغانە عەرەبەرەکاندایە شەریفی پەپولە تەنها شایدی خۆشەویستی من و سریاسی مەزن بوو، بەڵام شەریفی پەپولە ئێستا لە کوێیە؟ من و ئەو یەکترمان خۆش دەویست، بەڵام هاوڕێیەتیەکەمان هاوڕێیەتیەکی ناخۆش بوو، ئێشی هەبوو ئێش، هەر کاتێ یەکتریمان دەبینی ئەو پرسیارەمان لە خۆمان دەکرد ئێمە کێین؟ ئەو پرسیارەش هەردووکمانی توڕە دەکرد. تا دەمرم ئەو ئێوارەیەم لەبیر ناچێتەوە کە لەسەر جێگاکەی خۆم خەوتبووم و دوو غەریبە خەبەریان کردمەوە من وێنەیەکی گەورەی کامکارەکانم بەسەر قەڵەوێرەکەمدا هەڵواسیبوو ئیتر باقی دیوارەکان ڕەسمی شەیدانی ڕێگای ڕزگاری بوو من ئەو کاتە حەزم دەکرد ناو و ڕەسمی شەید کۆبکەمەوە و وەک ئێزگەکانی حەزب ژیان نامی خیاڵیم بۆ دروست دەکردن و لەگەڵ پێشمەرگەکانی تردا دادەنیشتین لاسایی موزیع و شتانەمان دەکردەوە نا ئەو ئێوارەیەم لە بیر ناچێتەوە کە سریاسی مەزن و محەمەدی دڵشووشە لە ناو وێنەی ئەو هەموو مردووەدا دەردەکەوتن. یەکەم چار چاوم کردەوە ڕوخساری ئەوان لە ناو ڕوخساری شەهیدەکاندا ون ببوو. چەند جارێک دەم و چاوم شت و تا توانیم ببینم، توانیم ئەوان لە نیگاکان جیا بکەمەوە. هەستام بیست دەقیقەم مابوو بۆ ئەوەی لەگەڵ مەفرەزەکانی شەودا بچم بۆ عەجەب. هەست دەکەم ئەو بیست دەقەیە سەیرترین کاتی ژیانی منن. نا، من لە سەرەتاوە شتەکانم بە جدی وەرگرت، بەڵام هەستم کرد جۆرێک لە تڕۆهات لە هەموو شتەکانیشدا هەیە. ئەو شەوە لە کاتی واجبدا وەخت بۆ خۆم بکوژم. ئەو شەوە بیرم دەکردەوە کە ژیانی من جگە لە گۆڕان لە گۆرانی کامکارەکان، جگە لە حەزی بێمانای من لە کامکارەکان هیچی تری تیا نییە. شەرمم لەوە دەکرد کە دەبێت ژیانی خۆم بۆ ژیانیی و دوو کوڕە بکێڕمەوە. ئەو شەو ویستم خۆم بکوژم. دواجار لە کاتی واجبدا، لە شەوە ساردەکاندا کە هاتمە دەرێ و دەبوومە پاسەوانی شەو و ڕەشەبا و بەفر، بیرم لەوە دەکردەوە خۆم بکوژم، بەڵام مارشاڵی شەوە تاریکەکان پێی گوتم، تۆ ترسنۆکترین پیاوی دنیایت. من جورئەتم نەبوو خۆم بکوژم، لوولەی تفەنگەکەم دەخستە ناو دەمم و دەمهێنایە دەرێ. دەمخستە سەر ناوچاوانم و دام دەگرتەوە، دەمخستە شێر چەناگەم و لام دەبرد. ئەو شەوەش کە لە تاریکیدا چواردەخۆرەکەم دەرهێنا و بە مارشاڵم گوت، یان تۆ من بکوشە، یان من تۆ دەکوشم. درۆم دەکرد. من هەمیشە لە مردن دەترسم. بەڵام ئەو شەوە هێندە شەرمم لە ژیانی خۆم کرد، بە ڕاستی بیرم لە خۆکوشتن دەکردەوە. من بە درێژایی ئەو شەوە بیرم لە دروستکردنی چیرۆکێکی درۆ دەکردەوە بۆ ژیانی خۆم. هێندەم شەرم لە ژیانی خۆم دەکرد لە دروستکردنی حەکایەتی درۆدا بووبم بە وەستایەکی عەجایاب هەتا ئەو ناوانەش کە دەم ناردن بۆ گۆرانی داواکراو درۆ بوون کەسانی خەیاڵی بوون تەنها لە سەری مندا بوونیان هەبوو هەندێ جار لە ئۆردوگا مۆڵەتم دەخواست و دەمگوت دەچم بۆ ماڵی پورە حەلیمم بەڵام من کەسێکم نەبوو و ناوی پورە حەلیم بێ من بە درۆ دەژیان ئێستاش دەڵێم چ خۆش بوو چ خۆش بوو ڕۆژانی کە دەمتوانی بە درۆ بژیم چ خۆش بوو چ بە هەشتێ بوو ئەگەر هەتا هەتایە بمتوانی بایە بە درۆ سادە و خۆشەکانی گەنجیمەوە بژیم بەڵام دەرکەوتنی مارشاڵ و محەمەدی دڵ شووشە منی پیر کرد من بە ویقار و دڵنیایەکی زۆرەوە چوومە بەردەمیان دەستم کرد بە حیکایەتێکی درۆ دەربارەی ژیانی جارانی خۆم باسم لە ماڵێکی خانەدان دەکرد کە منیان گەورە کردووە، باسم لە کچێکی زۆر جوان دەکرد حەزی لێ کردووم و دەیەوێ بیهێنم، باسم لە کۆمەڵێ پارەی دانراو کرد کە کردوومە بە دۆلار و لای هاوڕێکانم هەڵم گرتوون، باسم لەوە کرد کە نیازم وایە دووکانێکی کەمالیات بکەمەوە، هەتا لە شوێنێکیشدا گوتم لەوانەیە سەفەرێکی خاریج بکەم و بێمەوە. حیزب دەمنێرێت. لە گەرمەی درۆکردنا بۆ محەمەدی دڵشووشە سەیری دەکرم و بەست بە ناسکی هاوڕێیەکەو گوتی، سریاسی سبح دەم، تۆ درۆ دەکەیت. کە وای دەگوت، وەستام و سەیریشی هەردووکمانم کرد و. دەستم کرد بە گریان و گوتم، نا. درۆکەم درۆکەم خۆ عەیب نیە ئینسان درۆ بکا ئەوە ئەو ساتە بوو کە دەبوایە هەموو شایەنی خۆم بۆ ئاشکرا بکەم هەموو شتێ بەلای ئەو ڕۆشەوە بۆی ئارامم بکەنەوە پێیان گوتم نا سەریاسی بچکۆلە حەکایەتی ژیانی خۆت هەڵگرە بۆ ژێر دوامین هەناری دنیا چیرۆکەکان لە ژێرەو درەختەدا تامیکی تریانەیە ئاوها بوو لە یەکێ لە سەیرانەکانماندا. بۆ بنەو درەختە هەموو شتێکی خۆم بۆ گێڕایەوە مزەفەری سبەحتەم تا ئەمڕۆ دڵنیانیم ئایەوە سەحری محەممەدی دڵش و شەبوو کە دەبواە هەموو کەس نهێنەکانی خۆی پێ بڵێ یان ئەفسونی دواهمین هەنار بوو زمانی پیشانم و کاری تێم کرد ژیانی خۆم بە هەموو پیسەکانیەوە خستە بەردەستان و بە هەموو ساتەکانیەوە بۆم کێڕانەوە من لەو شوێنەوە لە بیرمە کە لە گوندێکدا بووم گوندێکی بچوو بچووک بچووک من ڕقم لە لادێیە هەتا خۆشترین لادی دنیا لای من جەهنمە سریاسی مەسنیش وابوو ئەوی زۆر کەیفی بە لادێ نەدەهات کە لە ڕۆژنامەکاندا باسییان لە ژێڕانەوەی خەڵک بۆ لادێ ڕووخاوەکان دەکرد ئەو تووڕە دەبوو ڕاستە من و ئەو لە لادێوە هاتبووین بەڵام لە شاردا چاومان کردبووەوە لە شاردا باڵق ببووین، هەردووکمان لەبەر دەرکی سینەما و دووکانەکانی ڤیدۆ و مەزادخانە و لە نزیک عەرەبانەی شووتی فرۆش و هەنار فرۆشەکانەوە گەورە ببووین. من لەو شوێنەوەی لە بیرمە کە لە گوندێکدا بووم، لەو شوێنەی مناڵ بووم، لەوانەیە تەمەنم شەش ساڵان یان حەوت ساڵان بووبێ، کە ڕۆژێک هەموو گوندەکەیان چۆڵ کرد، من بۆردوومانی تەیارە و پێوەبوونی بەرخ و کوژرانی دوو کچم لە کاتی. ژناندا لەبیرە دیارە هەزار تڕۆهاتی تریش هەیە من لەبیرمن و نامەیە بۆت باسکەم من ڕقم لە گێڕانەوەی ژیانی خۆمە من لەو جێگایەوە بۆت باسەکەم لە گوندێکی بچووکدا بووم ڕۆژێک هەموو و گوندە چۆڵی کرد لەبەرەوەی جێش و جاش و هەموو تڕۆهاتەکانی دنیا هێرشیان هێنا لەبیرمە کە هەموو گوند چۆڵی کرد مەلا هەباسێک و خەرامان خانێک کە دەبێت دایک و باوکم بووبێتن لەو ڕۆژەدا دەکوژرێن یەعنی وا بڕیارە ئەوان منیان بەخێو کردبێت و من پێم گوتبێتن بابە و دایە و هەموو شتەکانی تر کە باش بیرم نەماون وا بڕیارە خەرامان خان پێش ئەوەی بکوژرێ بە هەموو کەسی گوتبێ بەقوربانت بم ئەوە منداڵی خۆمان نییە ئەوە کوڕی شەهیدە ئێمە بەخێوی دەکەین بۆ کوردە بەساقەت بم بۆ کورد بۆ کوردە ئاگر تێبەربۆکەیە وا بڕیارە مەلا هەباس لەگەڵمدا زۆر خراپ بووبێت بە شڵک و هەموو شتانی تر لێی دابم دیارە دەڵێ من زۆر هار بووم بەڵام من هیچ شتێکم بەتەواتی لەبیر نییە نەهاریەکی خۆم نەشتەکانی تریشت لەو شوێنەوە لە بیرمە لە گوندێکا بووم بە قەدەر ڕقنەی کۆترێک لەو کاتەوەی لە بیرمە کە هەموو گوندە چۆڵی دەکرد و من بە تەنها لە ناویاندا دەمێنمەوە وەک دەڵێن گەر بهاتایە و من لەگەڵ ئەوانی تردا گوندم چۆڵ بکردایە دەکوژرام، چونکە خەرامان خان و مەلا هەباس کە من بەجێدەهێڵن تۆپێک دەیانبات بە دەیانکا بە قاورمە یەعنی بەسەر شاخێکدا سەردەکەون لەوێ ڕەسەدی دوژمن دەیانبینێ ئیدی لەوێ تۆپەکان دۆیان دەکەون بووم تۆپێک دەهات دەدا بە شوێنی پێشووتریاندا دەڕۆن و بووم دەڕۆن و بووم دەڕۆن و بووم دەڕۆن و بووم بووم بووم بووم ئیتر ناڕۆن وا بڕیارە یەکەمین دایک و باوکی ڕاستەقینەی من بەو چۆرە مردبێتن من لەو جێگایەوە لە بیرمە کە جاشەکان دێنە ناو گوندەکە و جگە لە مناڵێکی چڵمن بە هەنارێکی شووشەوە کە ناوی سریاسی سبح دەمە کەسی تر نادۆستنەوە لەو جێگایەوە لە بیرمە کە جاشەکان نەوتیان دەکرد بە گوندەکەتا من بە خۆشیەوە سیری ئاگرەکەم دەکرد و یارمەتیم دەدان ئێستا باش لە بیرم نییە بەڵام وا دێتە خەیاڵم لەو ساتانەدا خۆشترین ساتەکانی مناڵی من بۆ بێتن وامەزانە من لە مناڵی وەڕقم لە نیشتیمان بووە یان وەک مارشاڵ دەیگوت وەحشیترین مناڵی دنیا بووبم نا من خۆشحاڵ بووم بە سووتانی ئەو گوندە لەبەرەوەی هەموو شتێکم وەک یاری سیر دەکرد من جاشێ ڕزگاری کردووم ناوی کەی خوسرە و ئاغای سۆفیان ئاغای سەدری ئەرحەمی بوو نازانم کە بانگیان دەکرد بەردەوام بە هەر سێ ناوەکەیەوە بانگیان دەکرد لای ئەو فێری چوار شتی گرنگ بووم، جاشایەتی، چەتەیەتی، پێشمەرگایەتی، خوێندەواری، کۆمەڵێ ژن و کۆمەڵێ کچی جوانی هەبوو، بەڵام کوڕی نەبوو، هەرگیز منی وەک کوڕی خۆی تەماشا نەدەکرد، دیارە دەیتوانی من بکا بە کوڕی خۆی، هەوێم بۆ دەرکە، شتێکم لەسەر تاپۆ بکات و هەموو شتە بێماناکانی تریش. بەڵام نەیکرد. تاکە شتێ لە مندا بە دڵی بوو، ناوەکەم بوو. هەندێ جار کە بە تەنیا بووینایە، بیری دەکردەوە و دەیگوت، سریاسی سبحدم، سریاسی سبحدم، سریاسی سبحدم. دەبێ ئەم ناوە مانای چی بێت؟ پێم وایە دڵی نەدەهات ئەو ناوەم لێ بکاتەوە، دەیزانی گەر بمکا بە کوڕی خۆی دەبێ ناوەکەم بکا بە سەریاسی کەیخوسرەو ئاغای سەدری ئەرحەمی، ئەوەش بە زوڵمێکی گەورە دەزانی، کە پێکەوە بووینایە دەیگوت سریاسی سبەحدەم، پەح! کە ناوێکی جوانە، ڕەنگە من بچوکترین جاشی وڵاتی خۆمان بوبێتم. یەکەمین وێنەی ژیانم دەگەڕێتەوە بۆ ئەو کاتە لەگەڵ کۆمەڵێ جاشی تردا ڕۆژێکی ڕەشەبا لەسەر لوتکەیەکی بەرز گرتومە، ئەو کات تەمەنم نۆ ساڵە، بەخۆم و بڕنەوێکی سێ جار لە خۆم درێژترەوە لە نزیک سەنگەرێکەوە وێنەیەکی دیکتاتۆرمان پێیە و پەنجەمان وەک نیشانەی سەرکەوتن بەرز کردۆتەوە. سەیرترین یادگاری ژیانم دەگەڕێتەوە بۆ ئەو ڕۆژەی کە لەگەڵ هەموو ماڵە جاشەکاندا بردیانین بۆ لای دیکتاتۆر. کەیخوسرەو ئاغا بە درێژایی ڕێگا قسەی لەسەر گەورەیی ئەو ڕۆژە بۆ کچ و ژنەکانی و کۆمەڵێ خەڵکی تڕۆهاتی تر دەکرد. دوای ئەوەی. دەژەر قونیان پشکنین، بردینیانە هۆڵێکەوە کە پێیان دەوت هۆڵی دیدارەکانی سەرۆک. کە خۆی هات، هەمووان هەستان و دەبایە نیو سەعات چەپڵە و تڕۆهات و شتی تر لێ بدەن، من چەپڵەم لێ نەدا، کەیخوسرەو ئاغا کە ڕەفتارە سەیرەکەی منی بینی شڵەژابوو، بەردەوام لە ناو هەلهەلە و چەپڵە و هوتافەکاندا دەیگوت، سریاسی سبح دەم، سبح دەم، چەپڵە لێ بدە! کوڕی حیز چەپڵە لێ بدە من قەت چەپڵەم لێ نەدەدا دەبوایە هەمووان بە ڕیز دەستیان دەستیان ماچ بکەن کە هاتە سەری منەوە وەک پشک وەک بچووکترین جاشی وڵات منیان بە سورەگ ناساند ئەو پێ دەچوو زۆر خۆشحاڵ بێ کە شەرەفی ئەوی پێ بڕاوە بچووکترین جاشی مەملەکەتەکەی خۆی ببینێ من دەبوایە دەستی ماچ کەم و ئەو شتانە بەڵام وەستام و هیچم نەکرد بە زۆر منیان بردە بەر دەمی، ئەو منی خستە نابەینی هەر دوو ڕانی خۆیەوە، ئەو کات سەرم لە ئاستی هەر دوو گونی سەرۆک دابوو، ناوگەڵی سەرۆک بۆنێکی پیسی لێ دەهات، من سەرم بەرز کردەوە و بە کوردییەک کە کەس لە حیمایەکان تێی نەدەگەیشتن گوتم، سەرۆک! تۆ قونت ناشۆی کەس لە تەواوی قسەکەم تێنەگەیشت کەی خوسرەواغانە بێ کە دەم و دەست لەوێدا بورایەوە من کە کەی خوسرەو ئاغام بینی کەوت دەستم کرد بە گریان نازانم بۆ دەستم کرد بە گریان بەڵام شتێ وای لێکردم حەز بکەم بگریم مەحشەرێک بوو مەپرسە ڕۆژنامەکانی دەوڵەت دواتر گورانەوەی کەیخوسرەو ئاغایان وا تەفسیر کردبوو کە لە خۆشیەوەی مناڵەکەی خۆی لە ناوگەڵی سەرۆکدا بینیوەتەوە لە هۆش خۆی چووە ئەو وێنەی من دواتر بوو بە وێنەیەکی بەناوبانگ بەڵام ساڵ بە ساڵ دەموو چاوی من گۆدرا ساڵ بە ساڵ من لە داخی ئەو وێنەیە بڕیارم دا دەموو چاوێکی تر بۆ خۆم دروست کەم تا ڕۆژێ هەموو دونیا ئەو وێنەی منی لە ناوگەڵی سەرۆکدا بیرچۆوە، وێنەیەکی سەیرە، لەسەر تەختێک لە نزیک دوو بازنە گوڵی گەورەوە، سەرۆک دەمی کردۆتەوە و پێدەکەنێ و منیش دەمم کردۆتەوە و دەگریم. کەیخوسرەو ئاغا هەرگیز لێم خۆش نەبوو، لە دوای ئەو ڕۆژە لە دانیشتن و پشووی ناو ژنان و کچانی خۆی مەحرومی کردم و ناردمی بۆ حەرەسات لە ڕەبایە دوورەکاندا، من لەو سێ ساڵەدا وەک بچووکترین جاشی وڵات، توانا و بەهرە و سەلیقەی خۆم تاقی دەکردەوە، دیار بوو کە کەیخوسرەو ئاغا تف لەو ڕۆژەی لەو ڕۆژە دەکا کە منی تێ هەڵگرتۆتەوە، بەردەوام لە شەڕە قورسەکاندا منیان دەخستە پێشی پێشەوە بۆی بکوژرێم، بەڵام وەک ئەوەی هەموو شەیتانەکان دەستیان بە باڵمەوە گرتبێ، نەدەکوژرام. بە بێ ئەوەی بترسم دەچوومە هەموو شوێنە خەتەرەکان، لە شەڕە قورسەکاندا لە پێشی هەمووانەوە پەلەمارم دەدا، جاشەکانی تر ناویان نابووم سەلکە زوڕنا. لە دوو شەڕدا سەراپای هێزەکانمان تەفروتونا بوون من نەبێت بە خۆم و بڕنەوە درێژەکەمەوە دەگەڕامەوە و خەبەری کوشرانی برایەکی کەیخوسرەو ئاغا و مامێکی و دوو ئامۆزایم بۆ هێنایەوە، هێزێک لە ئاسمانەوە نەیدەهێشت من بکوژرێم، جارێک مینێک لە ژێر قاچمدا تەقیەوە و هیچم لێ نەهات، جارێکیش هاوانێکی پێشمەرگە کەوتە ناو ڕەبایەکەمانەوە و هەموو جاشەکانی تر کوژران من نەبێ لەگەڵ دووکەر و باروتی تەقینەوەکەدا وەک شێر بازم دەتا و هاتمە دەرێ. من یەکێک بووم لە ئازاترین جاشەکانی نیشتیمان کە پێشمەرگە تێکشکان و فەوجەکەمان بچوک کرایەوە، کەیخوسرەو ئاغا خێزانێکی ئەوەندە گەورەی بۆ خۆی دروست کردبوو بۆی بەخێو نەدەکرا، کەس بە تەواوەتی ژمارەی ژن و کچەکانی نەدەزانی، پارەیەکی بێشوماری دەویست کە بە جاشایەتی تەواو نەدەبوو، لەو ڕۆژانەدا من و کۆمەڵێ لە پیاوەکانی تری بووینە چەتە، ئەو سەردەمە هەرچیەکمان پێ بگوتمایە بە خۆشیەوە دەمکرد، لەو سەردەمانەدا یەکەمین کەسم کوشت، دیارە نازانم ئەگە لە شەڕەکانی پێشووتردا کەسم بە گوللەی بڕنەوەکەی خۆم کوژرابێ یاخود نا، بەڵام یەکەم کەس کە لە نزیکەوە ڕووبەڕوو کوشتبێتم، دەگەڕێتەوە بۆ ڕۆژەی من و دەیان چەکداری کەیخوسرەو ئاغا لە هەموو کون و کەلەبەرێکی نیشتیماندا بۆسەمان دادەنا. قافلەی قاچاخچیەکانمان تاڵان دەکرد، ڕێبوارەکانمان ڕوت دەکردەوە، ترۆمبێلمان دەوەستان و موسافیرەکانمان ڕوت و قوت دەکردەوە و بەڕەڵامان دەکردن. یەکەم کەس کە کوشتم بازرگانێکی ئاڵتون بوو. شەوێکی تاریک بە تەنها بە خۆی و سێ کیلۆ خۆڵەوە لە مارسیدسێکی سپیدا بەرەو سنور دەڕۆی. ئاڵتونەکەی لە شوێنێکی تایبەتی ژێر کوشنەکەدا شاردبۆوە. ئەو کات. مامۆستا خەلیل هورمز لەگەڵماندا چەتە بوو، خۆشەویسترین کەسێ بوو کە تا ئەو کات بینیبێتم، زۆر حەزی لە پارە بوو، بەڵام زۆر پیاوێکی بەڕێز و بە ویقار بوو، ئەو دڵنیا بوو کە ئەو پیاوە خۆڵی ئاڵتونی پێیە، کەسمان خەیاڵمان بۆوە نەدەچوو کە لە ژێر کوشتنەکەدا بێت، کە مامۆستا خەلیل هورمز دەستی برد بۆ ژێر کوشتنەکە، بازرگانەکە لە دوەوە پەلەماری دا، خەریک بوو دەمانچەیەک لە مامۆستا خەلیل هورمز بسێنێت و من لە ترساندا تەقەم لێکرد بە جۆرێ تەقەم لێکرد وەخت بوو مامۆستا خەلیل ورمزیش بکوشم کە بە ئاگا هاتمەوە چاوم کردەوە بازرگانەکە بە جووتێک چاوی سەرسامەوە سەری خستبووە سەر شانی مامۆستا خەلیل و خوێنی دەهێنایەوە مامۆستا خەلیل هورمز بۆوەی هەست بە ترس و پەشیمانی نەکەم گوتی زۆر باشت کرد کوشتت کوڕی حیزە بەشی خۆی ژیاوە من زۆرم پێ خۆش بوو کە مامۆستا هورمز ئافەرینی کردم شەوانی دواتر لە خۆشی و لە ترسدا خەوم لێ نەدەکەوت ئەو ڕۆژە کە مامۆستا هورمزم هورمزم ڕزگار کرد و گوتی حەقت بۆ دەکەمەوە شتێکت فێر دەکەم هەموو ژیانت سوودی لێ ببینی ئەو فێری خوێندەواری کردم. لەو شەوە بەدواوە بە درێژایی ڕۆژ فێری نووسین و خوێندنەوەی دەکردم. کە ڕاپەڕین ڕوویدا من تەواو فێری خوێندەواری ببووم، بەڵام فێری ژیانێکی سەیریش ببووم کە دواتر بە زەحمەت وازم لێ هێنا. ژیانی چەتەیەک لەسەر شەقامەکان دەوەستێت و چاوەڕوانی نێچیر دەکا. لە دوای ڕاپەڕینەوە هەموو شتەکان بە خێرایی گۆڕان. کەیخوسراو ئاغا بە خێرایەکی سەیر بوو بە پێشمەرگە، بە پەلە هەموو ئەو ڕەسمانەی سووتان کە لەگەڵ سەرۆکدا گرتبوومان و ڕەسمی تری لەگەڵ سەرۆکە تازەکاندا هەڵواسی. سەرۆکە تازەکان لە داوەت و خواردن و گەڕان و سەیران و خواردنەوە بێزار نەدەبوون. تاقمێکی مەشرەب خۆش بوون کە زۆر حەزیان لە گۆرانی و سەفا و ئافرەت و پێکەنین بوو. هەرگیز لەوە نەدەچوون لە شەڕێکی دوورودرێژ شادبێتنەوە، بەڵکو لەوە دەچوو لە شایەکەوە گەڕاببنەوە و خۆیان بۆ شایەکی تر ئامادە بکەن، کە دواتر بووم بە پێشمەرگەیەکی چالاک و لە شەڕی ناوخۆدا بەشداریم کرد، بەو ڕووخۆشیەی سەرکردە و مەسئولەکان سەرسام ببووم، شتێک لە ژیانی ئەواندا هەبوو لە ژیانی ئێمەدا نەبوو، ئەویش سەفای بەردەوام بوو، کە دەچین بۆ شەڕ ئەوان نوکتەیان دەگێڕایەوە، کە دەگەڕاینەوە نوکتەیان دەگێڕایەوە، کە دەچین بۆ تەعزیە لە بەینی سورەتەکاندا بە چرپە چرپ نوکتەیان بۆ یەکتر دەکرد، لە سەنگەرەکاندا بە بێتەل نوکتەیان بۆ یەکتر دەگواستەوە، لە کاتی شەڕدا لیژنەی ئاشتیان دروست دەکرد لە پێشدا بە تازەترین نوکتە دانیشتنەکەیان دەکردەوە، شتێک وای لە من کرد تێبگەم هەموو شتەکان تڕۆهات و بێمانان، بەڵام من دواجار تێگەیشتم مرۆڤ بۆی بتوانێت شەڕ بکات دەبێت زۆر پێبکەنێت. ئێوارەیەکیان چووم بۆ لای کەیخوسرەو ئاغا و سەدری ئەڕەحەمی دەستی ماچ کرد و گوتم، بەڕێز هاتووم سپاستان بکەم، تۆ چەند ساڵە من بەخێو دەکەی، من بارێکی قورس بووم لەسەر شانی ئێوە، ئێستا گەورە بووم و دەڕۆم، خۆم خۆم بەخێو دەکەم، نازانم بۆ وام کرد، بەڵام هەست دەکەم ئەو هەموو نوکتانەی لەو دیوەخانەیەدا جێم لێبوو کاریگەریەکی گەورەیان هەبوو، ئەوکات دەمێک بوو دەمزانی من پیاوێکی غەمگینم لێ دەردەچێ کە حەزی بە لایەنە تاریکەکەی ژیانە، شتێک لە خوێنمدا بوو وای کرد حەز لە گریان بێت، چیتر تەحەمولی ئەو هەموو نوکتەیەم نەدەکرد کە لە دیوەخانەکەی کەیخوسرەو ئاغای کوڕی سۆفیان ئاغا جێم لێ دەبوو، کاتێک لەو ماڵە هاتمە دەرێ زۆر خۆشحاڵ و ئاسوودە بووم. هەستم بە ئازادییەکی گەورە دەکرد کە لە ماڵی ئەو ئاغایە هاتمە دەرێ. هەرگیز نەچوومەوە لە ماڵی چەت چەتەییدا. پارەیەکی کەمم کۆ کردبۆوە کە بە خێرایی لە ناوبازاڕ و لە سینەما و دوکانی ڤیدۆ و چێشتخانەکاندا خەرجم کرد. ئێوارەیەکیان خۆم لە هێزی پێشمەرگەدا ناونووس کرد و بەشم لە لەفەیەکی بچکۆلانە پارە پێ مابوو. لە جێگایەک دوا لەفەم خوارد و گەڕامەوە بۆ پێشمەرگایەتی و حەرەساتی دوورودرێژ لە نێوان باران و بەفر و ڕەشەبا و تاریکیدا، تاکە هاوڕێیەکی ڕاستەقینەم لەو کاتەدا خەلیل هورمز بوو کە یەکەم کەس بوو لە گۆڕینەوەی پارەدا دەستی خۆی وەشاند و دوکانێکی تایبەتی لە ناوەڕاستی بازاڕدا کردەوە و بوو بە دەوڵەمەندێکی گەورە. وەک خۆی بە پێکەنینەوە دەیگوت، ئێواران کە بۆرسە داخرا، وەرە و دەرسی خۆمان دەخوێنین، ئەو کات من هەر ڕۆژێک پشووم هەبوایە درێژەم بە وانەکانی خوێندن و خوێندنەوە دەدا، کە سەریاسی یەکەم و محەمەدی دڵشووشەم دەرکەوتن، من لە کۆمەڵێ ئازاری ڕۆحی و دەروونی قووڵدا دەژیام، لە ڕاستیدا شتێک نەبوو بۆی بژیم، بیرم لە خۆکوشتن و تڕۆهاتی تر، زۆر دەکردەوە کە ئەوان دەرکەوتن شتێکی تەواو نوێ هاتە ژیانمەوە، یەکەم دانیشتنی ڕاستەقینەم لەگەڵیاندا دەرگای دنیایەکی تری لێکردمەوە، لە چایخانەیەکی بچووکدا نزیک سینەماکان یەکترمان بینی، پێشتر دوو جار لەگەڵ محەمەدی دڵ شووشەدا بە تەلەفون قسەمان کردبوو، ئەو ئێوارەیە کە چووم بۆ ئەو چایخانە بچکۆلانەیە تەنها بیرم لەوە نەدەکردەوە خۆم بناسم، بەڵکو بیرم لەوە دەکردەوە ئەو دوو مرۆڤە سەیرە بناسم کە چیرۆکێکی تریان دەربارەی ژیان و تڕۆهاتەکانی ڕابردووی من پێ بوو. بەر لەوەی هیچ بڵێم، محەمەدی دڵشووشە گوتی، گرنگ ئەوەیە هەنارە شووشەکان نەفەوتێت. هیچ شتێک وەک هەنارە شووشەکان گرنگ نییە. هیچیان دەربارەی من نەدەزانی، من هەرگیز ئارەزووی ئەوەم نەبوو بە دوای نهێنی و تڕەهات و شتی وا دا بگەڕێم، خۆشییەکم لە ناسینی خەڵکدا نەدەبینی، مرۆڤ لای من هیچ شتێک نەبوو باوەڕی پێ بکەیت، من گومانی خراپم لە هەموو کەسێک هەبوو، تا ئەمڕۆش وام، تا دەمرم گومانی خراپم لە هەموو کەسێک هەیە، باوەڕم بەو قسانە نییە تۆ لەو کاسێتانەدا دەیکەیت، گوایە مرۆڤ جوانە و ئینسان باشە و قسەی سەیر و سەمەرەی تر، من تەنها باوەڕم بەوانە هەبوو کە مردن. لە یەکەم ئێوارەوە ناوەکانمیان بەش کرد. ئەومان ناونە سەریاسی گەورە و منیان ناونە سەریاسی بچکۆلە، من بە قەڵافەت و باڵا لەو گەورەتر بووم، دەموچاوێکی هێند مۆندم هەبوو پێدەچوو بەردەوام حەزم لە شەڕ و ئەو فەرتەنانەی تر بێت، کە ئەو ڕۆژە دەستم کرد بە گریان کەسیان باوەڕیان نەدەکرد ئەم دەعبە مۆن و ڕوخسار گرژە ئاوا لە دڵەوە بگری من ئەو ئێوارەیە دوو جار گریام جارێکە هەستم کرد ژیانم ئەوەندە ناشرینە ناتوانم ڕاستگۆیانە بیژێڕمەوە جارێکیش کاتێک کە سریاسی گەورە باسی منداڵی خۆی کرد لەسەر مەرزەکان و لە ناو تەرسی هێستری قاچاخچیەکاندا باسی و ڕۆژە تڕۆهاتانەی کرد کە لە مەیتەم ناچار بووە پیسایی منداڵە بچووکەکانی تەرپاک بکاتەوە قسەی لەو شەوانەی برسێتی کرد کاتێ نانی لە مناڵان داوا کردووە، ئەو شەوە من دوو جاران گریام، هەردوو جارەکەش سریاس ژیری کردمەوە. گەر ئەو ئێوارەیە دوو جار نەگریابمایە، لەوانە بۆ منیان ناو بنابایە سریاسی بچکۆلانە یان سەرگزگل، هەردووکیان دەیانزانی من بە تەواوەتیش گەورە نەببووم، پێدەچوو هەموومان یەک تەمەنمان هەبێ، بەڵام من گەورە نەببووم، ئەوان ویستیان گەورەم بکەن و ببم بە مرۆڤێکی مەزن، بەڵام نەیانتوانی، تا دەمرم ئەو ڕۆژەم بیر ناچێتەوە کە دوامین هەناری دونیام تیا بینی. ئەو کات کە من بینیم ئەوان مێژوویەکی درێژیان لەگەڵ ئەو درەختەدا هەبوو، چەندەها شەو لە ژێریدا خەوتبوون، شتێک هەمیشە بەرەو ئەو درەختەی ڕادەکێشام. ناتوانم وەسفی دواهەمین هەناری دونیات بۆ بکەم. درەختێکی سەیر بوو. تەنها درەختی هاوڕێیەتی و ئاسوودەیی ئێمە نەبوو، بەڵکو درەختی بینین و خەونەکانیش بوو. نەدیمی شازادە لەوێدا ئیلهامی سەفەرە دوور و درێژەکانی خۆی بۆ دەهات. محەمەدی دڵ شووشە لەوێدا هەندێ نەهێنی تێدەگەیشت، سریاسی گەورە لەوێدا بیری لە شتەکان دەکردەوە، ئەو لە شێر دواهەمین هەناری دنیادا پاڵ دەکوت و دەیگوت، بیر لە خۆم و شتەکان دەکەمەوە، کەسمان نەماندەزانی شتەکان چین، کە لە ترۆپکی هەنار دەگەڕاینەوە، سریاس بەردەوام پێدەکەنی و قسەی دەکرد، زۆر لە قسەکانی وەک نەخشی بەردوابوون، موزەفەری سبەحدەم. ئێستا بیردەکەمەوەو تێدەکەم تۆ بەر لەوەی بگەڕێیتەوە ئەو لە شێر دواهەمین هەناری دنیادا دەیبینیت، ئێوارەیەکیان من و ئەو پێکەوە سەرسامانە سەیری ئاسمانمان دەکرد، گوتی، ڕۆژێ لە ڕۆژان پیاوێک لە سەحراوە دێت، لە سەحرایەکی زۆر زۆر دوورەوە، پیاوێکی بێکەسە، نازانێت چی بکات و بچێت بۆ کوێ، باوش بە ئێمەدا دەکات و دەڵێت، من باوکی ئەوەم، باوکی هەمووتانم. نەدیمی شازادە، ئەو کوێرەی تڕۆهاتی دنیای نەبینیبوو، دەیگوت، لە ژێر دوامین هەناری دنیادا، قسە، قسەی من و تۆ نییە. قسەی مرۆڤ نیە قسەی خودایە. ئەو لەو باوەڕەدا بوو کە خودا لە ڕوخساری باوکیدا دەردەکەوێت و ئیلهامی بۆ دێنێت و پێی دەڵێت وا بکە و وا مەکە هەرسێکیان چاوەڕوانی ئەوە بوون لە بنە و دارەدا پەیامێک و ئیلهامێکی گرنگیان بۆ بێتە خوارەوە ژیانیان بگۆڕێ بەڵام ئیلهامەکان هەر بەقەد ڕوبەڕووی ژیانی ڕۆژانی خۆیان بوو لە ژێرە و درەختەدا سریاس بڕیاری دابوو سینەی کەژاڵ بکڕێ ئاه بۆستا مزەفەر دەزانی سینەی کەژاڵ چییە؟ عەرەبانە بچکۆلە دەستییەکەی خۆیەتی کە بە بازاڕدا دەیگێڕا، لەوێدا بڕیاری دروستکردنی ئەنجومەنی عەرەبانەکانی دابوو، لەوێدا بڕیاری جەنگی دابوو و لەپێناو هەموو دەستگێڕە بچووک و منداڵە بێبەشەکانی بازاڕدا بڕیاری دابوو سیاسەت نەکات و لە شەڕی ناوخۆدا دوژمنی هەموو لایەک بێ. ئەو تکانامەی داڕشتبوو بۆ دەستشێڕەکان کە لە ڕۆژە سەختەکانا نرخ زۆر زیاد نەکەن، ئەو ئامۆژگارییەکانی بۆ دەستشێڕەکان نووسیبوو کە ئەگەر بازرگانە گەورەکان نرخیان بەرزکردەوە مانیان لێبگرن و شت نەکڕن. وەحی دا بۆ شیرفرۆشەکان لە هەر پەنجا قوتییەک شیر قوتییەک بۆ منداڵە ئاوارەکان جیا بکەنەوە.